خولی نواری هەشتەم ئاگەینە ئەوێ کە خوای گەورە نەهی ئەو کەسانەی کردوە وان لە حاڵی ئەنجامی مەراسمی حەجدا لە هەر جۆرە قسەی زشتێک کە ئەمە ئەو قسانەیش وە لە بینی ژن و شوە لە وەختی مباشرەتی جنسیا ئەگوزەرێ ئەو قسانەی وە عکس العمل لە تەرەفی ئەوانەوە واداریان ئەکا بەوەی کە ئەوانیش هەوڵ بەن بۆ ئاوازتێک نسبەت بە ئەم بە دەرگیری و ناکۆکی ئیجادە بێت نهی کردن لەوەی کە کەمترین سوورەت لە عالەمانە مرتەکرد بن و بۆ ئەوەی کە وەختیان پڕکەنەوە تەرغێبی بکردن بە ئەنجامدانی هەر جۆرە کارێک باش و خیر و ئیتمینانی پێدان کە هەر شتێک لە خێر ئەنجام بەن بە هەدەر ناچێ خوا پێ ئەزانێ دوای ئەوە متوجهی کردن کە هەدف لە ئەنجامدانی هەر کارێک لە کارە خێرەکان تحقق پێبەخشین بە پەیکەر و قاڵبی ئەو کارە نیە و هەدف تەقوایە لەبەر ئەوە تەرغیبی کردن ئەمری کردن بەوەی کە تۆشە وەربگرن بۆ خۆیان لە تەقوا چونکە ئەوە باشترین تۆشەیە و لە ئاخرەوە هەڕەشەی کرد هشداری دا پێیان دەستوری پێدان کە خۆیان بپارێزن لەوەی کە گرفتاری دەستی ئەو ببن ئەگەر بێت و مراعاتی ئەو نەهی و ئەمرانە نەکەن مەقسود نیە و ڕوحەکەی کە تەقوایە ئەو شتەی کە لە زمنیا تەحەقوق پەیاکا کە تەقوایە ئەوەیە هەدەف لەبەر ئەوە ئەوەیە کە بکەوێتە زهنی بیسەرانی ئەم ئەمر و نەهیانە کە هەر جۆرە کارێکی عادی لە کارانی دنیا ئەبێ لە ئەیامی ئەنجامی مەراسمی حەجا مەمنوع بێت یانێ مەنعمان لە ئەو شتانە کردن کە منکەرن ئەمما کۆششکردن هەوڵدان بۆ بەدەستهێنانی فەزل و یان ئەڵەتی خوا هەرچێک بدێ مادام ئەو مراقبەیە پیاوێت ئەمە فەزلی ئەوە مناسی لەگەڵ ئەدای مراسی حەجانیە و هیچ قەی ناکە و ئەنجامدانی ئەوانە وەچی لە هەر جۆرە شتێک وا ئینسانی گوێ دەداوە مەحدودی ئەکا سەرکەنار کراوە چ ئەوانەی وا خەریکی ئەنجامی عمرە بوون و چ ئەوانەی کە نەبوون هەمووی حاضرە وەخت وەختی ئەنجامدانی مەراسمی حەجە هەر لە ئەوڵەوە هۆشدار دراوە کە خۆیان ئالوودەی ئەو شتانەی کە منکە و نامەسروعە نەکەن و ئەوەی کە خەیرە ڕوویان لێ بێت و هەوڵبەن بۆ کەسبی و لەگەڵ ئەوە ئیباحە کراوە بۆیان کە کەسی فەزل و گاوە نعمەتی خوا لە هەر زەمینێ تاقن کە معاملات و کەسب و کارێک حەڵال ئەگرێتەوە شتێک عامە ئەمما ئەوێکی لە دنیاە و ئەکەوێتە بەری و بەم تەرتیبە خۆی جزئی حەرەم نیە و وا لە کەناری حەرەمە سورەتی دەروازەی ورودی ئەنا و مەسودەی حەریمی ماڵەکەی خوای هەیە ئەوا هەموو لەوێ جەم و ئامادە بوون جا ئەفەرمێت جا وەختێک کە خۆتانتان بەرداوە لە عەرەفاتەوە وەخت چۆن ئاوێک ئەڕژێنرێت خۆتان ئاوا خستە حەرەکەت بەرەو ماڵەکەی خوا کەوتنە ڕێ لای مەشعر حرامە لای ئەو جێەوە بینینی ئینسان ئینسانێک کە ورد و و هەر ئاوا کە ئەو ئێوەی هیدایەتدا ئاوا ناوی بن ئاوا یاری بکەن چۆن ئەو ئێوەی خستە سەر ڕێ تا گەیاندنی بە ئا ئەم مەقامە ئێوەیش هەروەک ئەوە یاوی ئەو بکەن و ناوی ئەو بکەن وإن كنتم من قبله لمن الضالين شایستە ناوی ببەن زکری بکەن لێرەوە دوو مەسئلە هەیە کە ئەبێ دقەتی تیا بکرێت یەک ئەوەی کە وەختێک کە ناوی عرفات ئەبا بە عنوانی نقطەیەک و حرەکەت لەوێوە دەست پێ ئەەکە ناوی ئەبا ئەسڵەن زکری ئەوە ناتاکە ئەبێ لە عرفاتە شتێک ئەنجام بدرێ فقط لە ئەسنای دەستوردان بۆ کەیفیەتی وارد بوون بە حرم لەو ئەسنا ناوێک لە عرفاتەدا یانێ ئێسان لە عرفاتە ذکری نەکراوە هیچ بەڵکێ عیبارەتەکە ئەوە ئەگەیەنێت کە وقوفی عەرەفات خۆی مەقسودی بزات نییە بەڵکێ بۆ ئەوەیە کە هەموو بەندەکانی خوا لەوێ جەم ببن گشتی بگا بە یەک لەوێ تا بەیەکەوە دەست پێ بکەن تا نەزم و تەرتیب لە ئەنجامی مەراسمی حەجا وجودی بدەن عرفات کە بێتە دەری ورودی بە حرم ئەدای مەراسمێک تایبەت لە چەند جێی جۆر بە جۆرا دەست پێەکە ئەوەڵ جار ئەگەن بە مەشعر الحرام مەشعر یانێ جێیەک و گەیشتن بەو جێ و ملاحەزەکردنی ئەو جێە بۆ ئینسانێک کە ورد بێت دەقیق بێت ئەبێتە سەبەبی ئەوەی کە هەی ببا بە ئەوەی کە نەوەیەکی تایبەت لە مەراسمی بەندگی وجودی هەیە کە ئەبێ ئەدای بکە بۆ خوای خالقی عالی ئەو کەژە کە لە عرفاتا لە مزدەلیفایە نیشانەیەکە لە نیشانەکانی ناو مەحدودەی حەرەم کە چاوپێکەوتن و ملاحەزەی بەندەی مخلسی خوا ئەخاتە بیری عیبادەتێک تایبەت کە بۆ خوا ئەنجامی دا جا حرامیشە چونکە لەناو مەحدودەی حرەمایە وەک عرفات نییە کە خارج لە حرم بێ و دارای حرمەتە و تعرض کردن و دەستدرێژیکردن و ئەو کردارانەی وا لەمەو پێش ئیشارەیان بۆ کراوە لە بەحسی حورمەتی حەرەمە هەمووی لەوێ مەمنووە نکتەی دقیق ئەوەیە کە هەموو بەندەگانی خوا لە عەرەفاتا جەمە بن کە لەوێوە کەونە حرەکەت و بێنە ناو مەحدودەی حرم شناختێک جەدیدیان بۆ پەیا بێ ئەوەی وا لەمە پێش نەیان ناسی و ئەی ناشن حەریمی ماڵەکەی خوا ئەناسن و ئاشنا ئەبن لەگەڵی جا دوای ئەو ئاشنابوونەیە کە جەمعەکە بە یەکەوە ئەکەونە حرەکەت خۆیان بەرەدەنەوە هەروەک چۆن ئاوێ ئەڕژێن لێ سەرەوخوارە ڕوا ئاوەها خۆیان بەرەدەنەوە و ئەکەونە حرەکەت تا واردی مەسجیدەی حەرەم ئەبن کە وارد بوون ئەوەڵ جار لە مەشعەر حەراما یەکێک لە مەراسم کە یاوکردنی خوا و ناوبردنی خوایە ئەنجامی ئەدەن و ئاوا یاوی خواکەن و وا ناوی ئەبن کە ئەو هدایەتیدان یانێ هەروەک ئەو هدایەتەی کە ئەو دانی ئەمانیش وا ئەبێت ناوی خوا بزانین ناو بکە لەوێ وەختێک کە ئەگەنە ئەوەڵین جێ لەو جیانەی حرم کە ئەبێ مەراسمی بەندگی تیا ئەنجام بدرێ لای ئەو کێوە لە مزدلفە مەشعر الحرام کە ئەگەنە ئەوێ بیری گزەشتەی خۆیانەکەنەوە زمانێک کە سەرگەردان بوون بەم لاو بەولا لە لای حەرەمی ئەم و ئەو بوون لە فەرمان ڕەوایان و فەریاد ڕەسانی باتڵ و پووت ڕوویان لە بەردەرگای ئەم و ئەو بوو و قاسدی حەرەمی ئەم و ئەو بوون لێری ئەو دەورانی سەرگەردانی و گومڕاهی ئەکەنەوە و دوایی نەزەرێک بە حاڵی ئێستەیان ئەکەن کە چۆن خوا هیدایەتی دان و موەفەقی کردن کە لە هەموو لایەک ڕووگەردان بوون و ڕوویان کردە ماڵەکەی ئەو مەرکەز و پایتەختەکەی ئەو ئێستا هاتوون و لە دوای جەمبوون لە لای دەروازەی ورودی حرەمیا کەوتونەتە حرەکەت و ئەوە قەدەمیان ناوەتە ئەوەڵین جێ لەو جێیانەی حرەم کە ئەبێ یاری خوای تیا بکرێن بیری ئائەماکەنەوە و جا ئەو جۆرە کە شایستە بێت ئەو جۆرە کە حەقی یاوکردن و ناوبردن لێ یاو یەکەم نامێت ئەمە لە ڕۆژی جەژن بەر لە خۆرکەوتن دوای ئەدای نوێژی بەیانە دوای ئەوەی کە هەمووی لەوێ جەم بکەن و ئەڵبەتە لازمە کە حتمما هەمووی لە دوای نیمەڕۆی ڕۆژی عرفەوە تا ئێوارە لەوێ جەم بن تا وەختێک کە نەکەونە حرەکەت و ئەڕۆن واردی حرەمە بن هەمووی بەیەکەوە جەم بێت کە بەیەکەوە حرەکەت بکەن و بڕۆنە ناو حەرەم وە بەیەکەوە بگەن بە ئەوەڵین جێ لەو جێیانەی حەرەم کە ئەبێ ئەنجامی وەزیفەی بەندەگی بە چەشنێ تایبەت لایان کرد ئەگەر ئیمکانی ببوایە بۆ بەندەگانی خوا کە هەر کام لەو جێ و شوێنەوە کە ئەڕوا یەکڕاست بڕۆیشتایە عەرەفات و هەمووی لە دوانیمەڕۆی ڕۆژی عەرەفە لەوێ جەم ببوایان ئەسڵ ئا ئەمە بوو کە ڕوو لە هیچ لایەکی تر نەکەن بەر لە هەموو شتێ بڕۆن لەوێ جەم بن و لەوێوە دەست پێ بکەن بەرەو ماوەکەی خوا حەرەکەت بکەن بەڵام لەبەر ئەوەی کە ئامە ئینکانی نیە بۆ ئەغڵەبی ئەوانەی کەڕوو ئەکەنە ئەو وڵاتە و ئەو ماڵە شتی تر بەر لەمە مطرح بێت وەختێک کە ئەڕۆن دیارە ئەکسەرەن عادەت وایە کە ئەڕۆنە ناو شاری مەکە و ڕوبەڕوو لەگەڵ بەیتا ئەبن بەر لەوەی کە مقدماتی حەج شروع بکەن و بەر لەوەی کە بە عنوانی ئەدای واجبی حەج بڕۆن بە دەوری عبدەر جا کە لەبەر زەرورەت واردی شاری مەکە بوون و چوونەتە ئەوێ تازە خۆ باش نییە و بەجێ نیە کە سەرێک لە ماڵەکەی خوانەدەن تەوافێک نەکەن تەحیەتێک ئەنجام نەدەن و هەروە یەکڕاست لەوێوە بڕۆن بۆ عرفات بەڵێ ئەسڵ ئەمە بوو کە بڕۆن بۆ عەرەفات ئەمە لە وەختێکا کە واردی مەحدورێ حەرەم نەبن بە شەرتێک کە یەکڕاست لە وڵاتی خۆیانەوە هاتبن بۆ ئەوێ بەر لەوەی کە شنە مەحدورێ حەرەم ئەمە ئێستا لەبەر ئەوەی کە زەرورەت اقتزای کردو هاتوونەتە مەحدورێ حەرەم بەس تەواف و مەراسمی عمرەیش گا گالێک ئەنجام ئەدەن مەراسیمی عومرەیش هەروەک کە وتمان تەوافە و دوای ئەوەیش ملحقێک هەیە بۆی کە گەڕانە لە بینی سەفا و مەروا و لە شوێن ئەوە سەر تاشین یا کڵۆکردنی و لە ئەحرام دەرهاتن و ئازادبوونە لەو مەسئولیەتە کە ئەغڵب ئەم سوورەتە ئەنجامەدەن و لە دوایە ئەنێنەوە تا نزیکی زمانی ئەنجامدانی مەراسمی حەج ئا ئەمە خلافی ئەسڵە و لەبەر ئەوەی کە ڕێیەک غەیری ئەوە نیە غاڵبن غەیری دخولی مەکە و ورود بە مسجودی حرم ڕێیەکی تر بۆ ئەکسەری حجاج نییە ئامەکە گیرکراوە وەلا ئەبواە هەمووی یەکڕاست بەر لەوەی کە بچنە مەسجودی حرم بۆ عرفات بچن و لەوێوە دەکەن بە حرکت بەهەرحاڵ ئەوەی وا بتوانێت لە کڕاش بێت بۆ عەرەفات و ئەوەیش وا لە پێشا چووەتە مەککە و مەراسیمی عومرەی ئەنجام داوە ئەبێ لە دوانیمەڕۆی ڕۆژی عەرەفە لە عەرەفاتە حازر بێت جا ئەوانەی کەوان لە ناو شاری مەکە ڕۆژی پێش لەوە کە پێ ئەوێژ لە ڕۆژی تەرویە ڕۆژێک کە ئەوسا حاجیان ئاویان ئامادە کردو ئەیان بن لەگەڵ خۆیانا بۆ عەرەفات و موزدەلفە و ئەوانە کە لە کەلیمەی ڕەیە بە مانای پێراو بوون تەرویە لە ڕۆژی تەرویە ڕۆژی بەر لە عەرەفە ئەکەونە ڕێ ئەڕۆن بۆ مینا نەبوو ئەوەی کەمەراتنی ئەنجام بەن چون هێشتا وەختی نهاتوە لەوێوە ئەڕۆن تا ئەگەن عەرەفات ئەڵبەتە دوای ئەمەی کە ئەو ڕۆژە لە مینا ئەنێنەوە شەویشی ئەمێننەوە شەوی عەرەفە بەیانی دوای نوێژ ئەکەونە حرەکەت و ئەڕۆن بە جۆرێک کە نزیکی نیمەڕۆ ئەگەن عرفات و تا ئێوارە لە عرفات ئەمێنەوە تا هەموو جەم ئەبن ئەمجار لەوێوە دەستەکەن بە ئەدای مقدماتی حەج بەرەو خوار ئەچێ ئاوەها خۆتان بەربەنەوە لەو جێەوە مردم خۆیان بەرداوە